وكل ضلالة في النار زستان یەکێکە لە نیعممەتە گەورەکانی خی پەروەردگار بۆ ئەم کوڕانی ئادەمە بەڵام بۆ ئەو کەسانی کەوا قەدری ئەم زستانە بزانن بۆ ئەوانەی کەوا حەقی ئەم زستانە بدەن بەداخەوە خەڵکانێک هەن وا ئەزانن زستان کە شەوگاری درێژە و ڕۆژگاری کورتە ساز کراوە بۆ تاوان و بۆ گوناح بۆیە ئەبینی زۆر لە خەڵکی هەن شەوان دانشن کڵاوێنەکەن یا وەرەقانەکەن یا دۆمیناکەن یا شەو تا درەنگانێ یاخود تا بەیانی بەدیار ئەنتەرنێت و فەیسبووکەوە دانشێ یاخود بەدیار فلیم و مسەلسەلاتەوە دانیشێ بەڵام ئەمانە هەموو گوناه و تاوانن ئەمانە بەرەو هەڵدێر و ترسناکی تۆ ئەبا ئەمانە ژیانی دنیات لەدەست ئەدا و قیامەتیشت لەدەست ئەدا لەبەر ئەوەی ئەو کەسانەی کەوا خەریکی تاوان و گوناهن دڵنیابە دنیایان لەدەست چووە و قیامەتشیان لەدەست ئەچێ بەڵام ئەوانەی کەوا قەدری نیعمەتەکانی خوا ئەزانن و حەقی نیعمەتەکانی پەروەردگارە دەن ئەوانە سەربەرز و سەرفرازن هەم لە دنیا و هەم لە قیامەتە پێشینانی خۆمان ئەیاود ئەشیتا و غەنیمە بەڵام الشتاء غنيمة للمؤمنين للعابدين للمسلمين زستان غەنیمەت و دەستکەوتە بۆ موسوڵمانان و ئیمانداران. پێشینانی خۆمان ڕەزا و ڕەحمەتی خوایان لێ بێت گرنگیەکی تەواویان ئەدا بە زستان بەڵام چۆن گرنگیەک شەوەکانیان زنو ئەکردەوە بە شەو نوێژ ڕۆژەکانیشیان زنو ئەکردەوە بە ڕۆژوو بۆیە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی علیکم بقیام اللیل ڕاتانەگەێنم مسلمانان ئیمانداران شەو نوێژ بکەن فإنه دأب الصالحين قبلكم ڕێگای پێشینانی پێش خۆتانە ئەگەر هەر یەکێک ئەیەوێت شوێن پێشینان بکەوێ شوێن پێغەمبەر بکەوێ صلی الله علیه وسلم شوێن صحابە بکەوێ شوێن شوێن کەوتوانی صحابە بکەوێ با شەو نوێژ بکە ئاگای لە شەوەکانی بێ زۆر لە مسلمانان هەن ئەسڵەن هەر نازانن شەو نوێژ چییە تاکو ئێستا پرسیار ناکەن بزانن ئەم شەو نوێژە چەنێ گەورەیە لای خوای پەروەردگار چەنێ پلەوپایی موسڵمانان و ئیمانداران بەرز ئەکاتەوە لە دنیا و لە قیامەتە بۆیە عەلەیکم بقیام اللەیل ڕاتانەگەێنم پێغەمەر فەرمووی صلی الله علیه وسلم گرنگی بدەنە شەو نوێژ ئاگاتان لە شەو نوێژەکانتان بێ ئەگەر تەنیا ئەگەر دوو ڕکاتانیش کردبێ فإنه دأب الصالحین قبلكم ومقربة إلى ربكم ئەگەرتانەوێ لە خوای پەروەردگار نزیک بنەوە ئەوە پێغەمبەر ئەفەرمێ صلی اللە علیە وسلم شەو نوێژ نزیکتان ئەکاتەوە لە خوای پەروەردگار ومەکفەرەت للسیئات گوناح و تاوانتان پێوە نایەڵێ چونکە هەر کەسێ گوناح و تاوانی پێوە بێ وەڵاهی ڕەنجەڕۆیە وەڵاهی داماوە وەڵاهی قوڕ کراوەتە سەریا و قوڕ ئەکرێتە سەریا هەم لە دنیا و هەم لە قیامەتیشا تاوان وای لەم ئوممەتە کرد تاوان وای لە ئوممەتانی پێشوو کرد کە ئێستە بە دەست دڵیانەوە خەریکە ئەتەقێ ژیانیان نەماوە ئیسراحەتیان نەماوە و نەهامەتی و و قەیران و و کێشە و مەشاکیلەکان هەمووی تاوانە هەر کاتێک بینیت ژنەکەت لێت هەڵسایەوە بزانە تاوانباری خەریکی گوناحی هەر کاتێک بینیت سەیارەکەت عەتەڵاتی زۆرە و بوویتەتە فلیم بە دەستیەوە بزانە هۆکاری تاوانی خۆتە هەر کاتێک بینیت مناڵەکانت لێت هەڵسانەوە بە قسەتیان نەکرد بزانە هۆکاری تاوانی خۆتە هەر کاتێک بینیت دەسەڵاتدار بە قسەتی نەکرد و ئیهمالتی کرد بزانە تاوانی خۆتە بۆیە ئەگەرە تەوێ لە گوناه و لە تاوان پاک بیتەوە ومەکفەرەت للسەیئاتی ومنهات عن الإثم ئەوە شەو نوێژ بکە فەرمووی، باشترین و چاکترین و خێرترین نوێژ دوای نوێژە فەرزەکان نوێژێکە بە شەو بیکەیت، اقرب ما یکون الرب من العبد، نزیکترین کات کە خوای گەورە لە عەبدەوە نزیک بێت ئەوە چی کاتە؟ سێکی شەوە. ئەو دوو سێ سەعاتەی بە دیار کەڵاوێنەوە دەیانشیت، ئەو دوو سێ سەعاتەی بە دیار قومار و وەرەقانەوە دەیانشی، ئەو چەند کاتەی بە دیار دۆمینەوە دەیانشی، نا، بخەوە، تۆزێ زوو هەسە، پێش بانگی بەیانی شەو نوێژ بکە، لە خوای گەورە نزیک ئەبیتەوە و نزیکترین کات کە خوای گەورە لە عەبدەکانیەوە نزیک بێ ئەو کاتەیە، ئاگاداربە. یانی زۆر جار ئێ تۆ بەلای قەسرێکە ئەڕۆی شووشەیە هەلە خۆتۆ سەرسوڕمان ئەدگرەیە لە جوانی ئەو قەسرە هی دنیا کاتیە و ئەڕا بەچی کراوە بە بلۆ کراوە بە خشت کراوە ئەیەوانی بەهشت بەچی کراوە بە ئاڵتون خشتێکی زیوە خشتێکی ئاڵتونە ئەوەی کە ها لە بەینیا لە لم و چەوەکە لە مرواری و زەعفەرانە سبحان اللە لەم نیعمەتە گەورەیە ڕوبار بە ژێریا ئەڕوا ماڵی کاملی تایە هەر غورفەیەک خێزانێکی تایە بۆ تۆ خزمەکاری تایە وە خوای پەروەردگار ئەفەرمێ، قات لەسەر قاتە، مەگەر پەروەردگار خۆی بزانێ چەنێ قاتە، ئا ئەمە خوای گەورە دایناوە تایبەت لمن اطعم الطعام والان الکلام وافشی السلام وصلی باللیل والناس نیام بۆ یەکێک لەو کەسانەی کەوا کاتێ نوێژ ئەکا خەڵک خەوتووە شەو نوێژ ئەکا هەی ئەو کەسانەی کەوا تاکو ئێستە بە ژن و پیاوەوە ئاگاتان لە شەوەکانتان نییە شەو نوێژ ناکەن نیعمەتێکی زۆرتان لە دەست دەرچووە بە تایبەتی لە شەوگاری درێژی زستانە کە ئەتوانی تەنیا چارەکێک زنوو بکەیتەوە هەموو شەوێ خوای پەروەردگار سێیەکی شەو دائەبەزێتە ئاسمانی دونیا کێ دائەبەزێ رب العالمین خوای گەورە لە کوێیە خوای گەورە لە سەروی حەوت طبقەی ئاسمانە لەسەر عەرش عەرشەکەیشی لەسەر ئاوە لەبەر گەورەیی ئەو کاتە خوای گەورە دائەبەزێتە ئاسمانی دونیا لەو کاتەی ئەفەرمێ من یدعونی فاستجیب له من یسألنی فاعطیه من یستغفرنی فاغفر له خوای گەورە ئەفەرمێ کێ داوام لێکا داوەکەی بۆ جێبەجێ بکەم کێ شتێکی ئەوێ بیدەمێ، کێ داوای لێبوردنم لێکا لێی ببورم. ئەتەوێ خوای گەورە لێت ببورێ سێکی شەو ئاگات لێبێت. هەسسە. ئەگەتەوێ شتێکت ئەوێ لە دنیا، شتێکت ئەوێ لە قیامەت، سێکی شەو زنوبکەرەوە، تاوانباری، گوناحباری داوای لێبوردن ئەکەی، سێکی شەو زنوبکەرەوە. خوای پەروەردگار وەسفی تۆ ئەکا لە قورئانی پیرۆزە ئەفەرمێ ان المتقین فی جنات و عیون پیاو چاکان لە خوا ترسان دینداران هان لە ناز و نیعمەت و کانیاوە هان لە بەهەشتە بەڵام کێن لەوانە خوای پەروەردگار یەکێک لەو تاقمانە باسیان ئەکا خۆیان ئەکەنەوە ئەڕۆن دەست نوێژ ئەگرن خوای گەورە وەسفیان ئەکا پێغەمبەر ئەفەرمێ صلی اللە علیە وسلم بەڵام ئەفەرمون حەدیثەکە مەوقوفە ئەفەرمێ ان الله لەیضحک الى رجلین خوای گەورە بە دوو پیاو پێ ئەکەنێ فیقول اللە تبارک و تعالی، ئەم پیاوە کە هەڵەسێت دەست نوێژ ئەگرێت دەست ئەکاتە نوێژ، خوای رب العالمین هەموو کاتێک ئاگای لێتە هەرچییەک ئەکەی، فیقول اللە تبارک و تعالی لملائکته، خوای پەروەردگار بە مەلایکەتەکان ئەفەرمێ، ما حمل عبدي هذا على ما صنع چشتك وايلم عبدك كآوابك فيقولون ربنا رجاء ما عندك وشفقة مما عندك ألين خوايا أو هیوای باشتی هەیە ئەترسێ لە جەهنم فيقول الله تبارك وتعالى نەخۆشن و زۆر شار و زۆر دێ و زۆر دکتۆر و زۆر وڵات گەڕاون چارەسەریان نیە چارەسەرتان شەو نوێژ بکەن پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی علیکم بقیام اللیل کە فەرمووی ڕاتان ئەگەێنم لەسەر شەو نوێژ فەرمووی ومەطرەدە للداء عن الجسد فەرمووی ئەبێتە هۆکاری ئەوەی کەوا نەخۆشی لە گیانتان نەمێنێ هەر نەخۆشیەکت هەیە خوا شیفات بدە دنیات ئەوێ ئیمانداری مسلمانی لە خواترس خوا دنیات ئەداتێ وە قیامەتی شت ئەوێ خوای گەورە قیامەتت ئەداتێ پلەو پایەت ئەگەر ئەتەوێ بەرز بێتەوە پێغەمبەر صلی الله علیه وسلم ئەفەرمێ وأما الدرجات فإطعام الطعام وإفشاء السلام والصلاة بالليل والناس نيام فرمي پلەکەت ئەزانی چۆن بەرز ئەبێتەوە لای خوا چۆن بەڕێز ئەبی لای خوا چۆن قەسر و ماڵ و مڵکە زیاد دەست ئەکەوێت لە قیامەتە وەڵاهی ساڵێ دە ساڵ سەد ساڵ دوو سەد ساڵ بژێ ئەبێ هەر بمری عیش ما شئت فإنك ميت وأحبب من شئت فإنك مفارقه کێت خۆش ئەوێ خۆشت بوێ بەڵام ئەبێ جێی بهێڵی خۆشەویستی باوکت دایکت برات خوشکت خێزانت مناڵت شەو ڕۆژ بە قوربانیان ئەبی بەڵام ئەبێ هەرجێی بێڵی فەرمووی ئەی محمد صلی اللە علیە وسلم بزانە ڕێز و حورمەتی ئیماندار لای خوا شەو نوێژەکەیەتی هەتا زیاتر شەوەکانی زنو کاتەوە شەو نوێژ بکە زیاتر لای خوای گەورە بە ڕێزە بێ زیاتر حرمەتی ئەبێ لای خوای پەروەردگار زیاتر خوای گەورە نیعمەت ئەڕژێنێتە سەریا زیاتر خوای پەروەردگار دڵی خۆش ئەکا ئەگەر پیاوێک شەو هەستێ بۆ شەو نوێژ لە دوای ئەوە ژنەکەیشی هەستێنە دوو ڕکعات نوێژ بکەن بە جەماعەت یان نوێژ بکەن بە یەکەوە یعنی ئەگەر جەماعەتیش نەبێ هەرێکێکیان لە شوێنێکان نوێژ بکەن بەڵام نوێژ بکەن ئەوە خی گەورە ئەیان نووسێ بە حەقیقەت نیعمەتەکانی پەروەردگار تا لێیان بکۆڵیتەوە زیاتر عەزەمەت و گەورەی پەروەردگارت بۆ دەرئەکەوێ شەوگاری زستان درێژە و ڕۆژەکەیشی کورتە غەنیمەت و دەستکەوتە بۆ ئیمانداران و موسڵمانان ئا ئەم دنیای کەوا ئەیبینی هیوا هەیە بیست ساڵ هیوا هەیە پەنجا ساڵ هیوا هەیە حەفتا ساڵ کەمی هەیە لەوە زیاتر ئەڕوا ئەژێ تیایا بەڵام پێمان بکرێ نە شەو نە ڕۆژ ئیسراحەت ناکەین ڕا ئەکەین بۆ ئەم دنیایە ئەوە شایەتی هەموومانی لەسەرە پێمان بکرێ و پێمان خۆشە لە هەموو لادێ و شارێکە خانوویەکمان هەبێ بۆ ئەوەی کەوا سیاحەتی لێ بکەین و بێین و بڕۆین هیوامان هەیە ئەوەنەی هەیە خۆی و ئەولاد و ئەولادەکەی بیخوا بەشی ئەکا بەڵام هەر ڕائەکا هەر حەوڵ ئەدا هەر تێئەکۆشێ بەڵام بۆ قیامەتمان کەمتەرخەمین لەخۆمەوە بگرە کاتێک من بە ئێوە ئەڵێم خۆم پیاوێکی باش نیم لە خۆمەوە بگرە ئەو جارە تێکرا مسلمانانش کەوا گوێیان لێتی ئەبێ ئێمە هەموو لایەکمان ئاگامان لە خۆمان بێت چونکە قیامەتێک لە پێشمانەوەیە هەتا هەتایە نە ساڵ و نە دە ساڵ و نە سەد ساڵ و نە ملیۆنەها ساڵە هەتا هەتایە ئەمە ئەوێت چاکە بکەیت و عیبادت بکەیت بۆ ئەوەی کەوا لەو قیامەتەیە سەربەرز و سەرفراز بی و ڕوسپی بی ڕۆژەکانی زستان بەرەکەت و ڕەحمەتە بەڕێزەکانم بۆ هەموو لایەکمان کە ئێمە ئاگامان لێبێت و جارجار بە ڕۆژوو بینتایە جارجار بە ڕۆژوو بینتایە عليك بالصوم فإنه لا مثل له پێغەمەر صلى الله عليه وسلم بە صحابەیە فەرموو ڕاتان ئەگەێنم لەسەر ڕۆژوو لەبەرەوەی هاوشێوەی ڕۆژوو نییە هەم بۆ دنیا وە هەم بۆ قیامەتیش چونکە ئەگەر بڕۆی لە دکتۆرەکان بپرسی کاتێ باسی ڕۆژوویان لا بکەی دەڵێت چارەسەرێکی زۆر گەورەیە بۆ لاشەی ئینسان چارەسەرێکی زۆر گەورەیە بۆ لاشەی ئینسان لە ناحەی طبی و صحیە و بۆ قیامەتیش لا مثل له هاوشێوەی نییە ڕۆژوو و الصیام والقرآن یشفعان ڕۆژوو شەفاعەتت بۆ ئەکا ئەگەر کەسێک قەرار و بڕیاری لە سێدارەدانی بۆ بدرێ بەڵام لەو کاتەیە کەسێک بێت خزمێک بێت تکات بۆ بکە بڵێ ئەمە ناسیاوی منە و دۆستی منە حەوڵێکی زۆر بدا لە ئەو سێدارەیە لەو عیدامەیە تۆ دەرکا چەنێ خۆشە تۆ مەیز بوویتە لە دنیا بیر لە قیامەت ئەەکەیتەوە وا ژیانی دنیا تەواو ڕۆی بەڵام لەو لاوە یەکێک بێت واستت بۆ بکە لەو عیدامە لەو سێدارەیە نەجاتت بێت چی نیعممەتێکە و چەنێ خۆشە تۆیش ئەگەر بێت و لە دونیایا هەر گوناح و تاوانێکت ئەنجام دابێ لە قیامەتا ئەو ڕۆژوەی کەوا بە ڕۆژووی بوویتە کە دەمی خۆت گرتووە کە چاوی خۆت گرتووە کە گوێی خۆت گرتووە کە پێی خۆت گرتووە کە ئارەزووی خۆت گرتووە لە تاوان و لە گوناح ئا لەو کاتەیە ڕۆژوو دێ شەفاعەتت بۆکە تکات بۆکە واستەت بۆکە بەرەکەت و ڕەحمەتە ما من عبد یصوم یوما یوما فی سبیل اللە الا باعد اللە بذلک الیوم وجهه عن النار سبعین خریفە نیعمەتێکی زۆر گەورەیە هەر ڕۆژێک بە ڕۆژوو بی خوای پەروەردگار حەفتا ساڵ دەموچاوت لە جەهەنم بەدوورەکا حەفتا ساڵ لە ئاگری جەهەنم، لە گەرمای جەهەنم، لە ناڕەحەتی جەهەنم، بەڕێزەکانم هەر کات ئێمە باسی جەهەنم ئەکەین چەند چەندانمان هەیە بە خەیاڵیان نایە بەڵام هەر کاتێک دەستت سوتا هەر کاتێک شوێنێکت سوتا هەر کاتێک گڕی گەرمایەک هات بەسەرتا گڕی ئاگرێک هات بەسەرتا ئەو جارە بیر لە ئاگری جەهەنم بکەرەوە کە شەست و نۆ ئەوەندە گەرمیتری هەیە خرێتە سەری خوا پەنامان بدا بیر لە جەهەنم بکەرەوە چەنێ ناڕەحەتە چەنێ ناخۆشە بۆیە ئەگەر ئەتەوێ لە جەهەنم بە دوور بی بە ڕۆژوو بە ڕۆژگارەکانی زستان کورتە نیعمەتە بەرەکەتە خوای گەورە دنیایشت ئەداتێ و قیامەتیشت ئەداتێ بۆیە ئەگەر ئەتەوێ بچیتە بەهەشتەوە بەڕۆژوو بە. کام دەوڵەمەن، کام لەش ساغ، کام مەسئول و دەسەڵاتدار بگرە و بی بە پاڵێکەوە بڵێ دەنگ و باست لەگەڵ دنیایە ئەڵێ زۆر ناڕەحەتم. لەبەر چی؟ ئەو کەسەی بیری لای قیامەت نەبێ بەخوا دنیا تاڵە بی بە پاڵێکەوە پرسیارم لە پیاوێکی زۆر دەوڵەمەند کرد بە شایەتی دووسێ زەراموتم ئەم پیاوە زۆر دەوڵەمەنە دەی وەکو من و تۆ کێشێ بە پارە وتم دەنگ و باست لەگەڵ ئەم پارەیە وتی ژیانم زۆر تاڵە وتم بۆ؟ وتی ئەنواع نەخۆشیم پێوەیە ڕۆژانە نازانم بیستە بۆ سی دەرزی لە خۆی ئەدا سبحان اللە ئەو جیهازەی کەوا دڵی پێ لێ ئەدا جیهازی طبیعی نییە لە ناوەوە نییە هی گۆشتەکە نییە جیهازی بە پارە کڕیەوە دڵی پێ لێدا بۆ؟ لەبەر ئەوەی هەر کەسێ بیری لای قیامەت نەمێنێ وەڵاهی ژیانی دنیای زۆر تاڵە بەڵام بیرت لای قیامەت بێ ژیانی دنیایشت زۆر خۆشە ئاگات لە قیامەتت بێ کاتێ بە ڕۆژوو ئەبی بیرت لای برسیەکانە کاتێ برسیتە ئاگات لای نەدارەکانە کاتێ برسی تا ئاگا لای لێقەوماوەکانە، بەڵام ئەگەر بە بەردەوامی تێی کەیت، قرقێنە لێ بدەی، برنج دەرچێ، ئەو کاتە بیرت لای کەس نابێ، چونکە تێری. داواکارم لە خوای پەروەردگار لە هەموو لایەکمان خۆش بێت. یاڕەبی خوا ڕەحمەت و بەرەکەت بڕژێنە سەرمانا. لێمان خۆش بە، لێمان ڕازی بە، ڕەحممان لێ بکە. یاڕەبی خوایە دڵیان چاکە بەرامبەر ئەم میللەتە یاڕەبی خوایە هەر دەسەڵاتدارێ خەمخۆری ئەم وڵاتەو ئەم میللەتەیە پارێزگاری لە دین و لە ماڵی ئەم وڵاتەو ئەم میللەتە ئەکا یاڕەبی خوایە سەربەرزی دنیاو قیامەتی بکە یاڕەبی خوایە بەختەوەری دنیاو قیامەتی بکە ئامین ئامین والحمدللە رب العالمین.